ئەڵقەی سی و پێنج. پۆرفیری پیتۆڤچ کە بیستی میوانەکە کارێکی بچووکی لەگەڵیدا هەیە خێرا تکای لێکرد لەسەر قەنەفەکە دابنیشێ خۆشی لە لاکەی تریەوە دانیشت و لە میوانەکە ڕامە تا زووتر گوێی لە ڕوونکردنەوەی مەسلەکان بێت بایەخ پێدانەکەی هێند دڵگەرمانە بوو کە لە یەکەم بەرخوردا تووشی پەشۆکان و دوودڵی ئەکردیت بە تایبەتی بەلای یەکێکەوە کە نەناس بێت و ئەوەی کەیڵێ شایانی ئەو هەموو بایەخ پێدانە زۆرە نەبێت لەگەڵ ئەمانەیشدا ڕاستکۆڵنییکۆف بە کورتی و پوختی باسی لە کارەکەی خۆی کرد و بەوردی ڕوونکردنەوەکانی بۆ دەربڕی بۆیە زۆر بە لە خۆڕازی بوونەوە هەستی کردکەی تر ئەتوانێ زۆر بە چاکی تەماشای پۆرفیری بکە. پۆرفیری پیتۆڤچیش لە هەموو ئەو ماوەیەدا چاوی لێکەلا نەخست ڕازومیخین کە لەسەر هەمان مێز و بەرامبەر ئەوان دانیشت بوو زۆر بە تاسە و پەرۆشەوە گوێی لە کێشەکە گرتبوو بەردەوام چاوی لە یەکێکانەوە بۆ ئەوی تر ئەگوێزایە و بە جۆرێک کە لە ڕادە بەدەر بوو ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆیدا جوێنی داوتی چ کەرێکە پۆرفیری بە شێوازێکی زۆر دڵگەرمانەوتی ئەبێت بە پۆلیسی ڕابگەێنیت کە دوای زانینی ڕووداوەکە واتا کوشتنی ژنەکە تۆ لای خۆتەوە داواکاریت ئەوەیە بە دادوەری لێکۆڵینەوە ڕابگەێنن کە فلانەشت هی تۆیە و تۆی جەتەوێشتەکە لە بارمتەی دەربهێنیت یان بە هەر حاڵ بۆ دەنووسن ڕاستکۆڵنییکۆڤ ئەوەندەی لە توانایدا بوو خۆیش پرزە نیشاندا وتی قسە لەوەیە کە من لە ئێستادا ئەوەندە پارەم نییە و تەنانەت نایشتوانم ئەو شتە بچکۆلانیش ئەزانیت من ئێستا تەنیامەوێ ئەوە ڕابگەێنم کە ئەو شتانە هی من و هەر کاتێک پارەم هاتە دەست ئەوسا پۆرفیری پیتۆڤچ لە کاتێکدا بە ساردیەوە ئەو شتانێ وەرگر کە پەیوەندیان بە مەسلە ئابوووریەکەەوە هەبوو وەڵامی دایوتی هیچ لە مەسلەکە ناگۆڕێ تۆ ئەگەر بتەوێ ئەتوانی هەر ڕاستەوخۆ بۆ منی بنووسی بەو جۆرەی کەوتم واتە کاتێک لەبارەی فڵان شتەوە هەواڵم زانی وا ڕایەگەنم کە فلان شت هی منە و داواکارم کە ڕاستکۆلنییکۆف بە پەلە قسەکانی پێبڕی و زیاتر بایەخی بەلایەنە مادیەکە داوتی ئەتوانم نامەکە لەسەر کاغەزی سپی سادە بنووسم پۆرفریوتی بەڵێ لەسەر سادەترین کاغەز لە پرێکدا پۆرفری وەک چاو دابگرێ چاوی نایە سەر یەک وای تەماشا کرد کە بە ئاشکرا گاڵتەپێکردنی پێوە دیار بوو، یان ڕەنگە ئەمە تەنیا لای ڕاسکۆڵنیکۆفەوە کەوتبێتەوە، چونکە حاڵەتەکە چرکەساتێکی نەبرد. بە کورتی، شتێک بوو لەو بابەتە. ڕاسکۆڵنیکۆف ئامادە بوو سوێند بخوا کە پۆرفیری هەر بەو مەبەستەوە چاوی لەو داگرتووە، بۆیە وەک بروسکە ئەوە بەسەری ڕاسکۆڵنیکۆفدا گوزەری کرد کە ئەو ئەیزانێ. پاشان بە کەمێک پەرێشانییەوە لەسەری ڕۆشت و وتی. ببورە کە بەم شتە بچووکانە سەرت دێشێنم شتەکانی من کە لای پیرێژن بەبارم تا دامنابوون نرخیانەگاتە پێنج ڕۆبل بەڵام لەبەرەوەی یادگارین و لە کەسانی ترەوە پێندراون بەلامەوە زۆر بەنرخن بۆیە کە لە بەسەرهاتەکە ئاگادار بووم دانی پێدانێم زۆر ترسام ڕازومیخین هەر بەدەستیان قەزوتی کەواتە بڵێ لەبەر ئەمە بوو کاتێک دوێنێ بە زۆسیموفم وت، پۆرفیری لێکۆڵینەوە لەگەڵ ئەوانە داکە کە بە بارمتە شتیان لای پیرێژنەکە داناوە، تۆ ڕاپەڕیت. لێرەدا جامەکە پڕ بوو. ڕاسکۆڵنیکۆف نەیتوانی خۆی بگرێت و بەو چاوانەوە کە لڕقە ئاگریان لێ بۆوە تەماشایەکی ئەوی کرد، بەڵام زوو هاتەوە سەر خۆی و بە تووڕەییەکی دەست کرد، بەڵام زیرەکانە وتی، هاوڕێ، پێ ئەچێت تۆ قەشمەریم پێ بکەیت. من دان بەوە دانێم ئەشێت بۆ ئەو شتانی کە ڕەنگە لای تۆ هیچ نەبن من لە ڕادە بە دەرنیگەران بم بەڵام نابێت لەبەرەوە من بەخۆ پەسەند و ڕژ دابنیت ڕەنگە لە دیدی مندا ئەو دووشتە بچووک بێ و بێنرخ بێ بە هیچ شێوەک وەک ڕوانینی تۆ نەبێ بۆیان من هەر ئێستا پێم وتیت کە ئەو سعاتە زیوەی ڕەنگە پولێک نەهێنێت تا قەشتێکە کە لە باوکمەوە بۆم ماوەتەوە پێم پێ بکەنە وەلێ دایکم هاتۆ بۆ لام بەدەم وتنی ئەم قسانەوە ڕووی لە پۆرفیری کرد بەڵام زۆر زوو دیسانەوە گەڕایە و لای ڕازومیخین و بە تۆنی دەنگێکەوە کە خۆی مەبەستی بوو بلەرزێوتی خۆ ئەگەر بزانێت سەعاتەکە فوتاوە سوێن دەخۆم زۆر بە سەختی ناڕەحەتە بێ آخر ئەم ژنانەیش ڕازومیخین بە خەمێکەوتی بە هیچ جۆرێک وان نیە من هەرگیز مەبەستم ئەوە نەبووە بەڵکو بە پێچەوانەوە ڕاستکۆڵنییکۆف بە نائارامیەکەو کەوتە بیرکردنەوە باش بوو سروشتی بوو زێدەڕۆیم نەکرد بوتم ئەم ژنانە پۆرفری لە خۆ پرسی کەواتە دایکت هاتۆ بۆلات ڕاستکۆڵنییکۆڤتی بڵێ پۆرفریوتی کەی ڕاستکۆڵنییکۆڤتی دوێنێشەو پۆرفری وەک بیر بکاتەوە بێدەنگ بوو پاشان لەسەر خۆ و بەساردیەوتی هەرگیز شتەکانت لە ناو ناچن آخر ماوەیەک هەمن چاوەڕێی تۆم وەک هیچ ڕووی نەدابێ ڕووی لە ڕازومیخین کرد و تەپڵەکی جگەرەکەی لێنزی خستەوە چونکە بێبەزەیانە بە سوتوی جگەرەکەی فەرشەکەی پیسە کرد ڕاستکۆڵنییکۆف بە قسەکانی پۆرفری داسڵکی بەڵام ئەو خۆی بەجگەرەکەی ڕازومیخینەوە خەری کرد و وای نیشاندا ڕاستکۆڵنیکۆڤ وتی چۆنە ئاوردەکاریت؟ لەگەڵ ئەم وشانەتدا ڕاستکۆڵنیکۆف زەردەخەنەیەکی سوک و ناڕەحەتی کرد و ویستی بە تایبەتی ڕاستەوخۆ لە چاوی پۆرفیری بڕوانێ بەڵام خۆی نەگرت و لە پرێکدا لەسەری ڕۆشتوتی من بۆ ئێستا ئەو باری سەرنجەی خۆم خستە ڕوو چونکە بێگومانم کاوانەی شتیان بەبارم تەلای پیرێژنەکە داناوە زۆرن زەحمەتە ناوی هەموو ئەوانە لە بیردا بمێنن بەڵام تۆ بە پێچەوانەوە بە چاکی ناوی هەمویان ئەزانیت و پاشان لەگەڵ خۆی داکەوتە بیرکردنەوە دەبەنگیە لاوازیە بۆ ئەم ڕستێموت پۆرفێری بە زەردەخەنەیەکەوە کە بۆنی گاڵتە پێکردنی لێ ئەهات وتی آخر تا ڕادێک هەموو خاوەن بارمتەکان ئەناسم و تۆ تەنیا کەسێکیت کە تا ئێستا نەهاتوتەتە ئێرە ڕاستکۆلنکۆ وتی من نەخۆش بووم پۆرفریوتی ئەمەیشم ویستووە تەنانەت ئەوەیشم ویستووە کە لەسەر مەسلەیەک زۆر پەرێشان بوویت ئێستاش لەوە چێ ڕەنگت هەر پەڕی بێت ڕاستکۆلنییکۆف لە پڕا دەنگی گۆڕی و بەڕەقی و بربەرەکانی کردنەوە قسەکانی پێبڕی تووڕەیەکەی ڕاستکۆڵنییکۆف ئەمەندە جۆشی سندبوو توانای دامرکاندنەوەی نەبوو بەخۆی وت ئەترسم لەم ڕقستانەدا ئەوەی کە نابێت بیڵێم بیڵێم بەڕاست دەمانە بۆ هێندەم ئازارەدەن ڕاز و میخین کەوتە قسە وتی تەندروستی زۆر باشە چ قسێکی بێمانە تا ئەندازێک هەتا دوێشە و لە بێهۆشی و ڕێنەکردندا بوو پۆرفیری باوەڕەکەیت بە زۆر لەسەر پێوەستا وەێ هەر ئەوەندەی ئێمە یعنی من و زوسیموف دوێنێ ئاورماندایەوە جلی لەبەر کرد و لەسەر خۆتەی تەقان کەس نەیزانی تانی وەشەو لە کوێ گەڕاوە دیسان ئەیڵێمەوە کە بە تەواوی لە حاڵەتی وڕێنەکردندا بوو. ئاخر تۆ ئەتوانی بیهێنیتە بەرچاوت رێکەوتێکی زۆر سەرنجڕاکێش. پۆرفیری رێک وەک ژنە لادێی سەری راوەشاند و بە ئاوازێکی تایبەتەوە وتی، بەڕاست بە تەواوی لە حاڵەتی وڕێنەکردندا بووی؟ تو تەماشا! ڕاسکۆلنیکۆڤ وتی، ئاه، قسەکانی هیچ و بێمانان. باوەڕی پێ مەکە. تۆ خۆیشت بێ ئەوەی من بیڵێم باوەڕ ناکەی. ئەم وشانە بە ڕقێکی ئەستوورەوە لە دەمی ڕاستکۆڵنییکۆف هاتنە دەرێ، بەڵام پۆرفیری پیترۆڤیچ خۆی نەکرد بە خاوەنی. ڕازۆمێخین لە پرێکدا بە تووڕەییە وتی، ئاخر ئەگەر لەو ڕێنەکردندا نەبوویتایە چۆن ئەبوو بچیتە دەرەوە؟ بۆ چوویتە دەرەوە؟ لەبەرچی؟ بە تایبەتیش بۆ بە دزێو ڕۆشتی؟ ئاخر ئایا تۆ لەو کاتەدا ئەقڵت هەبوو؟ ئێستا کەیدی هەموو مەترسیەک تێپەڕیوە بۆیە وا بەبێ پەردە ئەدوێم. ڕاسکۆڵنیکۆف کتوو پڕ پێکەنینێکی بوێرانەی کرد و بە پۆرفیری وت دوێنێ بە تەواوی بێ حەوسەڵیان کردبووم منیش لە تاوە هەڵاتم بۆ ئەوەی ماڵێک بەکرێ بگرم و ئیتر نەم دۆزنەوە پارێکی باشیشم لەگەڵ خۆمدا برد ئەم جەنابی زامی تووفە پارەکانی بینی باشە جەنابی زامی توف دوێنێ من ئەقلم تەواو بوو یان و ڕێنەمەک تۆ دادوەر بە لەو کاتەدا ئامادە بوو زامی توف بخنکێنێ تەماشاکردن و بێدەنگەکەی زامی تۆف ئازاریە دا و لە ڕادەبەدەریش تووڕی کردبوو زامی توف بە وشکی وەڵامی دایەوتی بەڕای من تۆ تەواو ئاقلان و تەنانەت زۆریش زرنگانە قسە دەکرد بەڵام گەلێک تووڕە بووی پۆرفری بۆی زیاد کردوتی ئەمڕۆیش نیکۆدیم فۆمیچ پێیوتم کە دوێنێ شەو لە درەنگ وەختە لە ماڵی ئەو کارمەندەدا کە بوو بە ژێرگالیسکەوە تۆی بینی بوو ڕازومیخین بەدوایدا چووتی باشە تەنانەت ئەو کارمەندە ئایا و کاتەی لە ماڵی ئەو کارمەندە بوویت هەڵسوکەوتی تۆ شێتانە نەبوو دوافلست دا بێوەژنەکە بۆ ناشتنی تەرمەکەی باشە هەر ئەدویست کۆمەکی بکەی پ ڕۆبلت پێ بدایە بیز ڕۆبلت پێ بدایە هیچ نەبێ سێ ڕۆبلت بۆ خۆت بهێشتاتەوە کەچی تۆڕێک 25 ڕۆبلەکەت کردە دەستەوە ڕاسکۆڵنیکۆڤ وتی کێ ئەڵێت من خەزێنێکی پارەم نەدۆزیوەتەوە و تۆ نایزانی لەبەرەوە من دوێنێ دەستکراوە بوو وەرە جەنابی زامیتوف ئەوە زانێ کە من گەنجینێکی پارەم دۆزیوەتەوە پاشان ڕووی لە پۆرفیری کرد و بەلێوە لەرزەوتی داوای لێبوردن لە یەکەم کە نیو سعاتە بەم قسە بێمانە و پوچانەوە سەرمان ئێشاندویت بێتاقەت بوویت نا؟ پۆرفیری وتی ببورە بە پێچەوانەوە بە پێچەوانەوە ئەگەرە زانی من چەند پێم خۆشە و تۆ مەبەستە هەم بینینی خۆت و هەم گوێگرتن لە قسەکانت من زۆر بەوە دڵخۆشم کە دوجار تەشریفت هێنا ئێرە ڕاز و میخین دەنگی هەڵبڕی و بە پۆرفیری وت هیچ نەبێ چاکمان بدەرێ گەرومان وشک بوو پۆرفیریوتی بیرێکی هەرە چاکە ڕەنگە بۆ کارەکەیشمان زۆر باش بێ بەڕاست ئەگەر تۆ هیچ من ناناسیت ئەی بۆ لە بارەمەوە لەگەڵ نیکۆدی مفۆمیشدا قسەکەی دیارە ئیتر نایەنەوێت ئەوە لە من بشارنەوە کە چۆن وەک ڕەوەستەگێک بەدوامەون ئەمانە بە کورتی و پوختی تف لە ناو چاومەکەن. ڕاسکۆڵنییکۆف لە ڕقا لەرزی و ئەیوت باشە باشکرا پەلامارم بدەن بۆ یاری مشک و پشیلەم لەگەڵداکەن ئەمەیان بێدەبیە آخر پۆر فیری پیتۆڤچ ڕەنگە ئیتر من چاوپۆشی نەکەم هەڵستمە سەر پێ و هەموو ڕاستیەکان بەناو چاوتاندا کێشم ئەوسا ئەزانن چەندم ڕق لێتانە. بەزەحمەت هەناسەیەکی دا. ئەی ئەگەر هەموو ئەمانە خەیاڵی ڕووت بن چۆن؟ ئەگەر لە تراویلکەیەک زیاتر هیچ نەبن و من لە هەمویان هەڵە بم چی؟ ئەگەر توڕە و تڕۆیەکەم لە بێزمونی و نواندنی ئەو دەورە خراپە بێت کە ئەمەوێت بیبینم چۆن؟ ئەشێت گشت ئەم شتانەی کە ئەیڵێن، چ مەبەستێکیان لە دوا نەبێت و قسەکانیان ئاسایی بێ بەڵام لەگەڵ ئەمانێشدا شتێکیان هەرتیایە ئاشێ دەم قسانە هەمیشە بکرێن وە لە شتێک هەر هەیە بۆچی ئەو ڕێک و ڕەوانوتی لای ژنەکە ئەی بۆ زامیتوف لەسەری ڕۆشتوتی من زرنگانە ئەدوێم بۆ ئەمانە بەو ڕیتمەوە قسان لەگەڵدا کردم بەڵێ بەو ڕیتمە خۆڕاز و میخێنیش لێرە دانیشتووە ئەی بۆ هیچ گومانێک ناکات بۆ ئەم مرۆڤە سادە و ساکارە هیچی بەخیاڵدا نایەت دیسان تا دایگرتمەوە ئایا پۆرفیری چاوی لە داگرتمەوە یان نە بێگومانەمە خەیاڵێکی ڕوتە بۆ چاوم لێدا بگرێ هەنێت دەمارم بەگیر بێن و سەر بنێنە سرم یان هەموو خەیاڵێکی ڕوتە و هیچی تر یان هەموو شتێگەزانن تەنانەت زامی توفیش بێ ئابڕوە بەڕاست زامی توف بێ ئابڕوە زامیتوف شەو بیری گۆڕی من هەستمە کرد کە بیری ئەگۆڕێ لێرە وەک ماڵی خۆی ڕفتارەکە لە کاتێکدا کە ئەمە یەکەمین جارە بێتە ئێرە پۆرفیری وەک میوان لێ ناڕوانێ پشتی تێکردە و دانیشتووە بوونەتە هاوڕێ یەکتری حتممەن بەهۆی منەوە بوونەتە هاوڕێ بێگومان پێش هاتنی ئێمە لەبارەی منەوە قسان کردووە ئایا لەبارەی خانووکەەوە هیچەزانن خۆزگا زووتر بم زانایە کەوتم دوێنێ شەو هەڵاتوم تا بڕۆم خانوێک بەکرێ بگرم خۆی لێ نەبان کرد و هیچی نەوت وەێ من ئەو مەسلەم زیرەکانە هێنایە پێشێ بۆ ئایندە کەڵکی لێبینم واتە لە کاتی و ڕێنەکردندا بووم ئەو لەبارەی شەوی پێشوەوە هەموو شتێگەزانێ ئاگای لە هاتنی دایکم نییە بەڵام ئەو پیرێژنە سیحربازە تەنانەت مێژوی ڕۆژەکەشی بە قەڵم نووسیوە درۆکە بڕوای پێ ناکەم ئاخر هەموو ئەم شتانە هێشتا بەڵگەی تەواو نین هەر خەیاڵ و وێ ناکردنن نا ئێوە ئەگەر ڕازەکەن بەڵگەی دڵنیاکەر بێنن تەنانەت خانووکەش چ بەڵگەیەکی لەسەر نییە هەر و ڕێنەیە منەزانم چیان پێڵم ئایا لەبارەی خانۆکەوە هیچە زانن تا تێ نەگەم ناڕۆم بەڕاز من بۆ هاتوو بەڵام هەر ئەم تووڕەیی ئێستای من بەڵگەیەکی چاکە ئاه چەندە توڕم ڕەنگە چاکیش بێ نیشانەی نەخۆشیە ئەو ئەوێت تاقیم کاتەوە ئەوێت هەستم پرد بکە بۆ هاتوومەتە ئێرە هەموو ئەمانە وەک بروسکە بەسەریدا تێپەڕین پۆرفیری پیتۆڤچ دوای چرکە ساتێک گەڕایەوە خۆشحاڵ هاتە پێشچاو بە ئاوازێکی تەواو جیاواز بەدەم پێکەنینەوە بەڕاز و مخینی وت ئەزانی تاوڕێ من لە دوێنێشەوە سرم تۆ بڵێ هەموو لەشم تێک چووە؟ ڕازومیخین وتی، شەوێکی خۆش بوو، وانییە؟ ئاخر من دوێنێ شەو ئێوەم لە کاتێکی زۆر خۆشدا بەجێهێشت. کێ سەرکەوت؟ پۆرفیری وتی، دیارە، کەس سەرنەکەوت. دەستکرا بە باسی نەمری و کەوتینە فڕین بە ئاسمانەکاندا. ڕازومیخین وتی، ڕودیا بیهێنە بەر چاوت، باسیان لەسەر چی کردووە؟ ئایا تاوان بوونی هەیە یان نا؟ قسەی قۆڕ. ڕاسکۆڵنیکۆڤ ئاسایی وتی جا ئەوە چیە مەسلەیەکی ئاسایی کۆمەڵایەتیە پۆرفری وتی پرسیارەکە وانەکرا بوو ڕاز و میخێن خێرا و وەک هەمیشە بە گەرمی و پەرۆشەوتی ڕاستە پرسیارەکە هەرگیز وانە بوو بڕوانە ڕوودیا گوێ بگرە و دوایی ڕای خۆت دەرببڕە من ئەمەم ئەوێت من دوێنێ لەگەڵ ئەمانەدا شێت ببووم و بە تەمای هاتنی تۆ بوو پێم وتبوون کە تۆ دەیت چیرۆکەکە لەبارەی سەرنجی سۆسیالیستەکانەوە دەستی پێکرد دیارە بۆچوونی ئەوان ئاشکرا و ڕوونە تاوان ناڕەزایی دەربڕینە دژی خراپی ڕژێمی کۆمەڵاتی هەر ئەمەندە و هیچی تر هۆکاری تر بۆ تاوانکردن نییە و هەر ئەوەیە پۆرفیری پیتۆڤچ دەنگی هەڵبڕیوتی بینیت چۆن درۆت کرد دیار بوو کە پۆرفیری زۆر شادمان بوو بە بینینی ڕاز و میخین پێکەنینی ئەهات و زیاتر ئەی جوڵان ڕاز و میخین بە گەرمی قسەی پێبڕیوتی هیچ هۆکارێکی تر بەڕاز نازانن درۆ ناکەم من کتێبی سۆسیالستەکانت پیشانەدم بە باوەڕی ئەوان هەموو شتێک بەرەنجامی ستەمی کۆمەڵایەتە و هیچی تر نییە ئەم ڕستیان زۆر خۆشەوێ هەر لەبەر ئەوەیە کە ڕاستەوخۆ ئەنجامگیری ئەوەکەن کە ئەگەر کۆمەلگا بارێکی سروشتی هەبێ هەرچی تاوان هەیە لەناوەچێت و نامێنێ چونکە ئیدی هۆکارێک نامێنێتەوە بۆ دەربڕینی ناڕەزای و هەموویش بە زووترین کات چاکە بن سۆسیالستەکان گوێ بە سروشت نادەن سروشت هەرەخەن لاو بەلای ئەوانەوە مرۆڤێک کە گۆڕانی سروشتی و مێژووی خۆی هێنابێتە کۆتایی ناتوانێت کۆمەلگایەکی سروشتی و گونجاو بهێنێتە دی بەڵکو بە پێچەوانەوە ڕژێمێکی کۆمەڵاتی کە لە مێشکی زانایەکی ماتماتیکزانەوە سەرچاوی گرتبێ یەکسەر بە تەواوی باری مرۆڤەکە دروزەکات و بێتاوان و چاک ئەی ڕەخسێنێ. ئەم کارە گەلێک خێراتر و زووتر لە هەر ڕووداوێکی سروشتی و ژیانی دی ئەنجامەگرێ هەر لەبەر ئەمەیە کە سۆشیالستەکان لە ناخی خۆیاندا ڕکیان لە مێژووە ئەڵێن لە مێژوودا تەنیا ناشیرینی و گەمژەی هەیە هەموو شتێکیش تەنیا لە ڕوانگەی گەمژەیەوە ڕاڤەکەن. بۆیە ڕکەن لە ڕوتی سروشتی ژیانە بەلای ئەوانەوە ڕۆحی زیندوو پێویست نییە ڕۆحی زیندوو ژیانی گەرەکە ڕۆحی زیندوو سەر بۆ میکانیکێت دانانەوێنێ ڕۆحی زیندوو گومانکارە ڕۆحی زیندوو لەگەڵ ڕابردوودا پەیوەندی هەیە و دەربەستە پێوەی بەڵام ئەو کەسەی کە بۆنی مردووی لێ دێ ئەتوانێت لە کایچوویش دروستی بکەی بەڵام ئیتر ئەوە زیندوی نییە ویستی نییە بەندەیەکە و سەرپێچی ناکە ئەنجام واکەوێتەوە کە هەموو شتێک پابندە بە ئەندازەی قاڵبی خشت و ڕاڕە و ژوورە تایبەتەکانی سوسیالیستەکانەوە با گریمانی ئەوە بکەین کە ژووری سەوسیالستەکان ئامادەیە بەڵام ئەی دوایی سروشتی ئەوە هێشتا بۆ کەڵک وەرگتن لەو جۆرە ژوورانە ئامادەگی نییە سروشتی ئێوە ژیانی ئەوێ هێشتا ڕێگەی ژیانی نەبڕیوە و زووە بۆ چوونە گۆڕستان تەنیا بە لۆژیک ناتوانین بەسەر سروشتی مرۆڤایەتیدا باز بدەین و خۆمانی لێجێل بکەین ئەشێ لۆژیک پێشببینی سێ حاڵت بکە لە کاتێکدا کە ژمارەی حاڵەت لە ملیۆنان تێپەڕێت ئەکرێ چاو لەو ملیۆنانە بپۆشین و هەموو مەسلەکان تەنیا ببستینەوە بە خۆشگوزەرانیەوە ئەمە ئاسانترین ڕێگە چارەی کێشەکانە مەسلەکە بە شێوەیەکی زۆر سەرنج ڕاکێش ڕوونە و پێویستی بە بیرکردنەوە نییە بڵێ لە هەموو گرنگترەوەیە کە پێویست بە بیرکردنەوە ناکە بەم شێوەیە هەموو نهێنیەکانی ژیان لە دوو پەڕی چاپکراودا جێ بێتەوە. پۆرفیری پێکەنی وتی تەماشا چۆن هەڵچووە ئەبێت دەست و پێی بەسرێتەوە پاشان ڕووی لە ڕاستکۆڵنییکۆف کردوتی دوێنێ شەویش هەر ئەم بەزمە بوو لە ژوورێکدا شەش دەنگی جیاواز لە یەک کاتدا بەرزە بووە بێ لەوەیش لە پێشدا سەرخۆشی کردین ئەتوانیت وێنای بکەی نەهاوڕێ تۆ هەڵیت ژینگە دەوری گرنگی هەیە لە تاواندا من لەگەڵ ئەم ڕایەدام. ڕاسکۆڵنکۆڤ وتی، خۆشم ئەزانم دەوری گرنگی هەیە، بەڵام تۆ پێم بڵێ ئەگەر پیاوێکی تەمەن چل ساڵان ئابڕوی کچێکی تەمەن دە ساڵانی برد، ئایا ژینگە وای لێکردووە کە و تاوانە بکە؟ پۆرفیری بە ویقارێکی سەرنجڕاکێشە وتی، ئەی بۆ؟ ئەگەر بە قوڵی لێی بڕوانین، ئەشێت ئەوە ناچاری کردبێ، ئەو تاوانەی دەرهەق بەو کچە کراوە بە چاکی و بەڵکو زۆر بە چاکی ئەتوانی بیبەستیتەوە بە چۆنێتی ژینگەوە. ڕازۆمیخین خەریک بوو شێت بێ هاواری کردوتیەتەوێ هەر ئێستا پێت بسەلمێنم کە تۆ پێڵت سپە هەر لەبەرەوەیش سپە کە بەرزایی زەنگی کڵێسای قەشەی و حەننا هەفتا و حەوت مەترە بێ ئەتوانم زۆر باش ئەمە بسەلمێنم زۆر بە وردی و بە پێی ڕەوشی ڕووناکبیران و تەنانەت بە شێوازی لیبرالیستەکان قەولێت ئەدەمێ کاتوانم باشە تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتق جێبەجەکار پێشڕەمە پێشکەشکار پەسەند بفەرمونون لەگەڵمان بن.